ئەو ڕەوشتە بەرز و پیرۆزەی کە بەختەوەری بۆ تاک و خێزان و کۆمەڵ بەرپا دەکا و خوا نەکردە لە هەر خێزانێکە لە هەر ئەندامێکە لە هەر کۆمەڵگایەکە ئەمانەت باری کرد خیانەت جێگەی دەگرێتەوە کە نیشانەی بە هیلاکچوون و تیاچوونە وتاری ئەمڕۆشمان پشتیوان بە خوای پەروەردگار ئەڵقەی سێیەمی ئەو زنجیرە باسەیە کە باسی ئەمانەتە دەڵێن وباللە التوفیق ئەمانەت بریتیە لەوەی کەوا مافی کەسێک بکەوێتە لای تۆ حەقی خەڵکیل لەسەر بێ ئەو حەقە ئەوە بێ کە بە قسە ئازاری کەسێکت دابێ، قسەیەکی زبر، تاڵ و ناخۆشت بە رووی کەسێ وتبێ و دڵت ئازار دابێ، هەتا گەردنی ئازاد دەکەی، هەتا گەردنت ئازاد دەکا و لەو مافە دەتبەخشێ، تۆ ئەمانەتێکی گەورەت لەلایە. جاری وا هەیە ئەمانەت خواردنی ماڵی کەسێکە، جاری وا هەیە کەسەکە هەستی پێ نەکردووە کە ماڵیت خواردووە، چونکە تۆ لە ڕێی غەشێکەوە ماڵەکەیت داگیر کردووە و هەستی پێ نەکراوە. ئەمانە هەموو زۆر گرنگن لە دینە، بۆیە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم سەروەر و سەردار و چاوساغی ئێمە، هەزاران سەلات و سەلامی خوای لەسەر بێ، لە نەخۆشی سەرەمەرگیا، لەو کاتەدا کە زۆر زۆر بێ هێز بووبوو، سەحابەکان هەموو لە مزگەوتەکەیا، لە مزگەوتی مەدینەدا کۆ بووبوونەوە، فەرمووی، هەڵمسێنن و بمبەنە ناو هاوەڵەکانم، ناو سەحابەکانم. ئەوە وەکو دوا وتاری پێغەمبەر صلی اللە علیه وسلم تەماشا دەکرێ. دوا ئامۆژگاری پێغەمبەر صلی اللە علیه وسلم لەسەر مەسەلەی ئەمانەت خۆی دەبینێتەوە. کە فەرمووی هەر کەسێک من لە ناوتانا ژیاوم لەگەڵ ئێوەدا ژیاوم ئەی سەحابەکانم هاوەڵانم ئەی پیاوان و ژنانی مهاجیر و ئەنصار چونکە ئافرەتانیش لەوێ بوون فەرمووی هەر ڕۆژێ قسەیەکی ڕەقم بەرامبەر بە کەسێک کردووە و دڵی ئازار داوم بابێ ئێستا بەرەو ڕووی خۆم قسەکەم پێ بڵێتەوە کەس هەڵنەستا فەرمووی، ئەی خوای پەروەردگار خۆت بە شاهید بە، ڕەمبێ کەسێک هەبووبێ دڵی من ئازار دابێ و ئێستا نەیەوێ لەم کاتەدا قسەکەم پێ بڵێتەوە یان لە ڕووی نایە، یا ڕەبی خوایە ئەو قسەیە بۆ ئەو کەسە بکەی بە مایەی ئەوەی لە خۆتی نزیک کەیەوە لە قیامەتا. پاشان فەرمووی، هەر کەسێک مافی کەسێکی بەسەرەوەیە، با پێش ئەوەی بگاتە قیامەت، لە دونیادا پێی عەیب نەبێ و بڕواتە بەردەمی و بڵێ من مافی تۆم خواردووە و گەردنم ئازاد کە و ئەوە ماڵەکەت. چونکە ڕیسوابوونی دونیا هیچ نییە لە چاو ڕیسوابوون و تەریقبوونەوەی قیامەتا. ئا لەو کاتەدا پیاوێک هەستا، فەرمووی، ئەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم، من سێ دیرهەم لە ماڵی موسڵمانانم لەلایە. لە دەستکەوتی جەنگا کە بەیتولمال کۆکرابۆوە بە دزیەوە سێ درهەمم دزی فەرمووی بۆ ئەو کارەت کرد وتی موحتاجی پێی کردم زۆر موحتاج و احتیاج بووم دەستم برد لە بەیتولمالی موسڵمانان دزیم کرد فەرمووی بە سەحابەیەک سێ درهەمەکەی لێوە فەرمووی هەتا ئێستا وتی بەڵێ فەرمووی سێ درهەمەکە بدە دەستی ئەو سەحابە و بیخەنەوە سندوقی بەیتولمالەوە بۆی خوای پەروەردگار لە قیامەتا لەسەر ئەو ماڵە سزان نەدا پاشان فەرمووی کێ لە نەفس و ئارەزووی خۆی دەترسێ قسە بکە بەڵکو دوعایەکی خێری بۆ بکەین کەسێ هەستا وتی قوربان من سروک و ترسنۆکم ڕەزیلم ماڵی خۆمم پێ ناخورێ پاشانیش زۆر دەترسم و زۆریش دەخەوم بۆ عیبادەت تەمبەڵم خۆشەویست فەرمووی یا ڕەبی خوا سەخی تەبیعەتی کەی یا ڕەبی خوایە ئازا و دلێر و بوێری کەی یاڕەبی خوایە لەشی بۆ عیبادەت سوک کەی ئەفەرمێ هەر لەوێدا کابرا گۆڕانکاری بەسەر دڵ و دەرونیدا هات پاشان ئافرەتێک هەستا وتی ئەی پێغەمبەری خوا منیش عیبێکم هەیە فەرمووی لەناو پیاواندا مەیڵێ پێغەمبەر ئەوەندە دڵسۆزی ئافرەتان بوو فەرمووی لێرە مەیڵێ بڕۆ بۆ ژوورەکەی عائیشە و دواتر دەتبینم لەلا عائیشەی خێزانم لێرە با تەریق نەبیتەوە ئەفەرمێ ئەو ڕۆیشتە ژوورەکەی خاتوو عائیشەوە و پیاوێکیش وتی ئەی پێغەمبەری خوا صلی الله علیه و من زۆر درۆزنم زۆر درۆ دەکەم دوو ڕوشم زۆر خراپەکاریشم حەزەتی عمر فەرمووی خۆت ڕیسوا کرد ئەبوایە وان نەکردایە فەرمووی ئەی کوڕی خەتاب لێی گەڕێ ڕیسوایی دنیا زۆر ئەهوەنترە لە ڕیسوایی قیامەت و بەردەمی خوای پەروەردگار پاشان فەرمووی، یا ڕەبی خوایە زمانی ڕاستگۆ کەی، خوایە دڵی لەسەر ئیمان دامەزراو کەی، خوایە خراپەکانی بۆ بگۆڕی بە چاکە. ئەویش دەفەرمێ، هەر ئەو دڵەم لەوێدا سبحان اللە بە لزا و بە دوعاکەی پێغەمبەر و صلی اللە علیە وسلم بە ئامینی ئەو هەموو سەحابە یەکسەر دڵ و دەروونم گۆڕا. پاشان کە چووە ژوورەکەی خاتوو عائیشە و ئافرەتە هەتا حەدیسەکە باسی نەکردو وتویەتی چ عەیبێکم هەیە لەبەر ڕێزی ئافرەتان، لەبەر سەمعە و ڕێزی حورمەتی ئافرەتان با نەشکێن. پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی، ریفقا بالقواریر، ئافرەتان شووشەی ناسکن، زۆر لەگەڵیانا وریا بن، شووشە کە شکا جێگای خۆی ناگرێتەوە با نەشکێ. ئا لەو کاتەدا کەسەکە، ئافرەتەکە، قسەکانی خۆی کرد، خۆشەویستی خوا، دار عەساکەی کە پێی دەڕۆی، چونکە زۆر بێ هێز بوو بوو، گۆچانێکی بە دەستەوە بوو، خستیە سەر سەری ئافرەتەکە و دوعای بە خێری بۆ کرد. خاتوو عائیشە دەفەرمێ هەر لەوێدا هەڵسوکەوتی ئافرەتەکە گۆڕا. بەڵێ مەسەلەی ئەمانەت ئەوەندە گرنگە کە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئاوا لە دوا ساتی ژیانیدا خەڵکی هان دەدا کێ مافی کەسێکی بەسەرەوەی با نەیگەیەنێتە قیامەت لەم سەردەمەی ئەمڕۆشماندا لە ڕۆژگاری ئەمڕۆماندا بەهۆی جەنجاڵی زۆرەوە خۆشەویستان بەهۆی دنیا قەرەباڵغ بووە لە دێیەکی بچکۆلەوە بۆتە چەندین هەزار ماڵ خەڵکی بیر و هۆشی کەم بووە بەهۆی ئەو هەموو وەسائلی ڕاگەیاندنەوە جاران چاویلکەکەی نەنکم لە سەرەتاییدا دەخوێندرا، ئافرەتێکی پیرێژن چاویلکەکە بە پشت سەریەوە بوو، لێی دەگەڕا. باوەڕتان بێ هەموومان خەریکە وەکو چاویلکەکەی نەنکمان لێ بێ. شتەکە بە دەست خۆتەوەیە و لێی دەگەڕێی. بیروهۆشمان کەم بۆتەوە. ئەمجا هاتوچۆکان زۆر بووە. خەڵک ڕۆژانە لە جووڵەدایە. لەبەر ئەم شتانە ونبوون و دۆزینەوەی شتیش زۆر بووە. زۆر خەڵک پرسیارمان لێ دەکا فڵان شتم بزر کردووە فڵان شتم دۆزیوەتەوە ئەم هەموو پرسیارە پێویستی بە وتارێک هەبوو کە لەگەڵ باسی ئەمانەتا یەک دەگرێتەوە چونکە ئەو شتەی دەیدۆزیتەوە لە لاتە ئەمانەتی خەڵکە بۆیە ئەم جمعەیە بە پشتیوانی خوای پەروەردگار هەندێک لەسەر مەسەلەی شت ونبوون و شت دۆزینەوە دەدوێین بە پشتیوانی خوا شتی دۆزراوە کە هاتە دەستی تۆوە ئەمانەتە حوکمی شتی بزربوو ئەوەیە کە شتێکت بینی لە شوێنێکا کەوتووە چۆڵەوانی بێ نا ئاوەدانی سەرجادە و شەقامێک بێ یان ناو دایرە و فەرمانگە و مزگەوتێک ئەگەر زانیت شوێنەکە هێندە ئەمینە کەس دەستی خراپە بۆ شوێنێک درێژ ناکە ئەو لەو کاتەدا لێی گەڕێ چونکە احتیمالی خاوەنەکەی بێتەوە بیدۆزێتەوە ئەگەر دەتزانی وەکو خەڵکی چاک و خواناس هەیە خەڵکی خراپ و حەرامخۆریش هەیە چونکە ئێستا باوەڕتان ببێت لەوای وایە لە بینی دوو ڕەفیقا هەردووکیان هەیە یەکیان زۆر حەڵاڵ خۆر یەکیان حەتا بڵێ حەرام خۆر بە یەک کیشەوەن لەم ڕۆژانەی ڕابردوودا بەڕێزێک گەنجێکی خواناز وتی لە ساری هاوڕێیەکمدا بووم چوم لە دوکانێکی کارتی موبایلدا دوو کارتم کڕی یەکی بایی پێنج هەزار پێنج دۆلار کە هاتمەوە داخڵی ناو موبایلەکانمانی کەی نیشم دا برای شۆفێرەکە بە هاوڕێکەم کە سەیری کرد وتی وەڵای من دوو پێنج دۆلاریە بە یەکەوە نووساوە دوکاندارەکە هەستی پێ نەکردووە وەی زانی یەک کارتە وتم پەنا بەخوا با بۆی بەرینەوە کاکە وتی بەڵاو خوا ناردوویەتی بەخوا بۆی نابەمەوە خۆش ماڵی فڵان کەسە هەر سەد ئەوەندەی خێر کردووە تەلەفۆنی کە وتی من چی بکەم وتم تۆ واجبە پچی پێنج دۆلارەکە بدەیتەوە فڵان کەس چونکە تۆ کڕیوتە تۆ پێت زانیوە پێنج هەزارەکە بدەیتەوە فڵان کەس پێت زانیوە لەبەر ئەوە سەیری کە لە نێوانی دوو هاوڕێدا لە یەک سارەا دادەنیشین احتیمالی هەردووکیان هەبن کاتێک کە زانیت کۆمەڵگایەکی ئاوا چاک و خراپی تێدایە سەیری دەروونی خۆت کە ئەگەر لە خۆتت ڕادەبینی هێندە ئەمینی قەت خیانەت لەو شتە دۆزراوە ناکەی دەستی بۆ بەرە و هەڵیگرە، چونکە ئیحتیمالێ ئەگەر تۆ هەڵینەگریتەوە دەستی خوا نەناسێ بکەوێ. ئەگەر لە خۆشت دەترسای دەتگوت وەڵڵاهی لەوانەیە بیخۆم، تەماح بم گرێ و نەیدەمەوە خاوەنەکەی، واجبە لەوێدا وازی لێ بێنی، نەوەک لە دوایدا ئەو تەماحە بەسەرتا زاڵ بێ. جا ئەگەر هەڵت گرتەوە، کابرایەک لە پێغەمبەری خوای پرسی، ئەی پێغەمبەری خوا صلی سلم، ئەگەر لە خۆم ئەمین بووم و شتێکی دۆزراوەم بەرچاو کەوت و خاوەنەکەی دیار نەبوو هەڵم گرتەوە چی بکەم؟ فەرمووی، ئەو تورەکەی کە تێیا هەڵگیراوە جوان تەماشای کە. ئەو شتەی کە پێی پێچراوە، جاران تورەکە هەبووە و بەدەمبێنێکی هەبووە، بەدەزوێ پێچراوە، ئەمڕۆ دزدانێکە یان هەر وەسایلێکی ترە. ثم اعرفها سنە، پاشان یەک ساڵ بانگەوازی بۆ بکە، یەک ساڵ بانگەوازی بۆ بکە. واتە جوان جوان تەماشای کە پارەکە بژمێرە بزانە دیرارە دۆلار یعنی حەرام لێ تۆ جزدانێکت دۆزیەوە بەڕێزی وایە الحمدا هێندە خواناس ئەڵێ مامۆستا سەیری ناوەکەیم نەکردووە حەدیسەکە دەفەرمێ سەیری ناوەکەشی کە احتمالی ڕسمی کەسێکی ناسیاوی تێدا بێ ژمارە تەلەفۆنێکی تێدا بێ عینوانێکی تێدا بێ بزانە پارەکە چەندە جۆرەکانی چۆنە جوان جوان هەڵی تەکێنە ئەمجا بیخەوە شوێنەکەی خۆیەوە کە دوای ئەوەی باشن ناسی یەک ساڵ بانگەوازی بۆ بکە بانگەواز دەفەرمێ لە شەرعا ئەو بازاڕەی کە لێت دۆزیوەتەوە لەوێ بە دوو سێ دوکاندار بڵێ کاکە هەر کەسێ شتێکی دۆزیەوە لەم دەور و بەرانە لێی کەوتوم من شتێکم دۆزیوەتەوە بابێ بۆ لای من ئەوە عینوانەکەمە ئەمڕۆ ئەوە ژمارە تەلەفۆنەکەمە کارئاسانی زیاتر هەیە پاشان لە دەرگای مزگەوتەکانا دەتوانی ڕیکلامێک هەڵواسی، ئیعلانێک بە کۆمپیوتەر بنووسی و هەڵیواسی، ماڵێکی دۆزراوە بڕێک پارە، ئاڵتوون، فڵان، بزر بووە، دۆزراوەتەوە، هەر کەسێک خاوەنێتی پەیوەندی بکا بەم ژمارە تەلەفۆنەوە. یان لە ڕێی ئیزگە و ڕادیۆکانەوە، لە ڕێگای گۆڤار و ڕۆژنامەکانەوە، ئەوە زۆر کارئاسانییە. واجبە تا تۆ ساڵێک ئەم شتە لەلات پارێزراو بێ. ئەگەر شتەکە نرخدار بوو، بەهادار بوو، یەک ساڵ بیپارێزە. لە ڕادیۆکانەوە با چەند جارێک، هەینی دوو سێ مانگ جارێک بیدە بە ڕادیۆیەک، بە ڕۆژنامەیەک با ڕیکلامێکی بۆ بکە. فإن لم تعرف ئەگەر دوای یەک ساڵ خاوەنێکی بۆ پەیدا نەبوو، فاستنفقها بۆ خۆتی سەرف کە. ولتکن ودیعە عندک دەبێتە ئەمانەت لەلات یەعنی پارەکە دروستە ئەو دوای ساڵەکە بۆ خۆت سەرفی کەی ئاڵتونەکە خێزانەکەت لە ملی کا گوارەکە لە گوێ کا بەدەنی کچەکە تیاکە بە گەرمی کچەکە تیاکەی دروستە براکان موبایلەکە بۆ خۆت هاندەکەی بەکاربێنی بەڵام ئەمانەتە بە ئومێدی خوا هەز ڕۆژێک خاوەنی هەبوو ئەیدەیتەوە حتا تۆ دەمری و ئەولادت دەمرێ خاوەنی نەبوو پێت حەڵاڵە و بەلاتەوە گوناه نییە یان لە ڕیوایەتێکی ئیمامی بوخاریدا فەرمووی وئیلا شەئنوکە بیها خۆشت چۆنت پێ خۆشە وا بکە دەشتوانی بۆی بکەی بە خێر ئەتوانی بیخەیتە پڕۆژەیەکی خێرەوە یان کەسێکی داماو و هەژارەوە لە حەدیث پیامبر صلی الله علیه و ئەوسی کوڕی کەعب دەفەرمێ کیسەیەکم دۆزیەوە سەد دیناری تێدا بوو خۆشەویست کە پرسم پێ کرد فەرمووی ساڵێک با لات بێ و بانگەوازی بۆ بکە دوای ساڵەکە چوومە وتم ئەی پێغەمبەری خوا بەخوا خاوەنی نەبوو زۆریشم بانگەواز کرد فەرمووی بۆ خۆت سەرفی کە تازە بوو بە موڵکی خۆت و ئەگەر دنیا بوو خاوەنەکەشی پەیدا بۆوە ئەوە بیدەرەوە ئەگەر دۆزراوەکە خواردەمەنی بوو جا کەسێک، ئێستا لەمەو دوا ئەوە ڕوودەدا، کەسێک ساعێقی تەکسییەکە، کە تێ ئێوارە دەچێتەوە ماڵەوە سەیرکە عەلاگەیەک ترێ، عەلاگەیەک تەماتە، خەیار، فڵان شتە، میوەیەک، خورمایەک، کەسێک بۆ ماڵ و منداڵەکەی خۆی کڕیوە نەفەرەکە لە سارەکەی تۆیا بەجێماوە، بیبەوە بۆ ماڵی خۆت یەکسەر، یان لە دووکانەکەدا شتی لێ کڕیوی، کەسێ دوکانی قوماشی هەیە کابرا هاتووە ئافرەتێکە کەسێکە میوەکەی لە دوکانەکەی تۆ بەجێ هێشت براکەم نابێت داینی بڵێ هەتا بۆ گەندە بێ واجبە دەستەوە بەجێ بیبیتەوە ماڵەوە بیکێشە بۆ خۆت لە دوکانەکە بیکێشە لە شوێنەکە بیکێشە بزانە چەند کیلۆیە و سعری ئەو ڕۆژە ترێ میوەکە بۆ نمونە بە چەندە بی قبڵێنە و پارەکە لای خۆت بنووسە بۆ خۆت و ماڵ و منداڵت بیخۆن هەز ڕۆژە خاوەنی پەیدا بوو ڕێک پارەکەی بدەوە ئەگەر خاوەنی پێیدا نەبوو پێت حەڵاڵە با ئەم ڕزقە خەسار نەبێ چونکە مە زۆر واریدە لەمەو دوا بە تایبەت لە هاوینانە ڕوو بدا ئەگەر شتەکە کەم نرخ بوو کەسێ لەو سەرجادەیە هەزار دیناری تەبع دەدۆزێتەوە ئەمە هەر ئەمانەتە بەڵام بای ئەوە نیە لێرەوە تۆ بڕۆی بۆ دەستگایەکی ڕاگەیاندن و ڕۆژنامەیەک و گۆڤارێکی پێ مەشغوڵ کەی ئەم هەزار دینارە چونکە کەمە وەکو حەزرەتی عەلی دەفەرمێ دینارێکم دۆزیە وتم ئەی پێغەمبەری خوا چی لێ بکەم فەرمووی سێ ڕۆژ بانگەوازی بۆ بکە لەو شوێنەی لێت دۆزیوەتەوە سێ ڕۆژ گوێ هەڵخە ئەگەر خاوەنی نەبوو هی خۆتە و ئەگەر هەر وەختێکیش خاوەنی بووە شتەکە کەمە بیدەوە بە خاوەنەکەی ئەو شتانی کە کەمن ئاوا ئەو ئاژەڵانەی کە بزر دەبن لە شەرعا لە حەدیث پێغەمبەر صلی الله علیه و سلم دەفەرمێ ئەگەر مەڕێک بزر بوو ئەگەر بزنێک بزر بوو کارێک بەرخێک مریشکێک، کەڵەشێرێک، مراوییە، قازێک، قەلێک، ئەم پەلەوەرانە هاتە نا حەوشەکەی تۆوە، هاتە ناو مەڕەکەی تۆوە، زۆر برای ئاژەڵدار، الحمدللە حەڵاڵ خۆر، ئەو پرسیارەمان لێ دەکا، مەڕێک ترازاوە هاتۆتە ڕانە مەڕەکەی ئەوە و هی ئەو نییە، ئەمانە لە شەرعا ئاوایە، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم دەفەرمێ، خذها، بیگرە، بەڕەڵڵای مەکە. لەوانەیە دوو سەعات سێ سەعات ڕۆژێک بە ئەمانەت بیپارێزە خاوەنەکەی ئەگەر لەو مەسافەیە ترازا کە بە عورف خەڵک بە دووی شتی بزرب وا دەگەڕێ دەتوانی دەستەوە بەجێ سەری بڕی و بیخۆی پارەکەی بایی چەند دەبی قەڵین و هەر وەختێ خاوەنی پەیدا بوو بیدەوە دووەمیان بە خێری خۆت بە خێوی بکە بە خێوی بکە ئەو قەزا ئەو قەلە ئەو قازە ئەو مریشکە حەتا خاوەنی دەبێ بیدەوە سێیەمیان بیفرۆشە و پارەکەی بدە بە خاوەنی، با بەڕەڵا نەبێت لەسەر جادە، دەستەوە جی بیبە لە قەسابخانەیەکا بیفرۆشە و پارەکەی بۆ هەڵگرە، دوای ساڵێک ئەگە پارەکە خاوەنی نەبوو، پارەکە دەبێتە هی خۆت، یان هەر وەختێ خاوەنی بوو دەیدەیتەوە، چوارەمیان بۆی بەخێوکە، بەڵام خۆت بەرهەمەکەی سوود لێ ببینە، مەڕێکە بەچکەی دەبێ، دواتر بەچکەیەکی تری دەبێ، ئاژەڵداری وا هەبووە، مەڕداری وا هەیە، بەڕێزی وا هەیە فەرموویەتی چوار ساڵە مەڕێکیم کەوتۆتە لە، نازام هی کێیە، سێ چوار بەچکەی بووە تا ئێستا دوو دوو دوێ بێت جاری وا هەیە لە شەرعا دەفەرمێ ئەمە مریشکەکە هێلکەی کرد قازەکە هێلکەی کرد بەچکەی لێ پەیدا بوو ئەو بەرهەمانە هەمووی حەڵاڵی خۆتە خاوەنەکەی بەس سەرەکەی دەکەوێتەوە هەر وەختێ پەیدا بوو مەڕێکی دەدەیتەوە یان نرخی مەڕێک یان ئەو پەلەوەرەیە دەیتەوە ئەوە حکومە شەرعیەکەیە کە پێویستە مسلمانان لێی بە ئاگا بن لەبەر ئەوە نابێ ئاژەڵ بەڕەڵا بکرێن نابێ ئاژەڵەکان بەڕەڵا بکرێن فەرموویان، ئەی پێغەمبەری خوا، ئەی حوشتر، یان گوێدرێژ، یان ئەسپ و ماین؟ فەرمووی، ئەوە، حوشتر، ئاوی خۆی بە پشتی خۆیەوەیەتی و بیابانێکی زۆر هەیە لێی بلەوەڕێ، لێی گەڕێ، پێڵاوی خۆشی لە پێیە، سمەکەی بەهێزە، هەتا خاوەنەکەی دەیدۆزێتەوە. هەتا سەردەمی ئیمامی عوسمان ئەو ئاژەڵە بەڕەڵایانەی وەکوو ئەسپ و ماین و گوێدرێژ و حوشتر نەدەگیرانەوە. ئیمامی عوسمان فەرمووی شاری مەدینە فراوان بووە، ئێستا وەکو جاران نەماوە، ئەمانە لەناو جادە و شەقامەکانا پیسایی دەکەن، جادە و مەنزەرە ناشرین دەکەن، لەبەرئەوە واجبە کەسێ بیانگرێتەوە و بیفرۆشێ و پارەکەی بداتەوە بە خاوەنەکەی. بۆیە زۆر لێرەوە تکام وایە بەڕێزان بەتایبەت ئێمە ئەم شارۆچکەیە کە تێیا دەژین ئەبێ یەکلایی بکەینەوە، ئەگەر لە لادێ دەژی، مەڕداری خۆت بکە دابەستەی خۆت دابەستە ئەگەر لە شار و شارۆچکە دەژی ئەبێ خەڵکی ئازار نەدەی وەڵاهی ئێستا خەڵک تینی لێ پەیدا بووە بە پاڕانەوە دەڵێ مامۆستا بەڵکو کەسێک ئیماندارێک گوێتان لێ بگرێ وەڵاهی هاوین هات ترسی ئەوەم هەیە بۆنی دابەستەی دراوسێکەم نایەڵێنە بێمە حەوشەوە موبەریدەکەمان بۆنەکە دێنێتە ژوورەوە بەڕێزم تازە ئاژەڵ لێرە بەخێو ناکرێ ئەو نەمامە جوانانە لەو سەجادانە لێ دەدرێ هەر کەس لێیدا حکومەت بێ ئەهلی بێ دەزگا بێ ماڵی ئاوا بێ نەمامێک سوودی بۆ هەموو ژینگەکەمان هەیە و زەرەدی بۆ کەس نییە کەچی سێ یەکەی شەو لێ دراوە بەیانی خوراوە بەیانی لێ دراوە ئێوارە خوراوە سەوزاییەک نابینین هی مانگای بەڕەڵا گۆلیکی بەڕەڵا گوێدرێژی بەڕەڵا لەبەر ئەوە با لە خوا بترسین ئەو حوکمە شەرعیانە جێبەجێ کەین بانگەواز لە مزگەوتە نابێ بکرێ من سمع رجلا ينشد ضالة في المسجد بەڵام حەدیسەکە وەک خۆی گوێ لێ بگرن هەر کەسێکتان گوێ لێ بوو بانگەوازی بۆ شتێکی بزربوو دەکرد في المسجد في بۆ ظەرفیەتە لە حەرەمی مزگەوتا کە خەڵک جومعە و جەماعەت و خوتبەی تیا دەخوێنێ و دەڵێ ئا لەو شوێنەدا بانگەوازی کرد فلیقل، لەبەر خۆتەوە بڵێ، لا ردها اللە علیک، یاڕەبی نەیدۆزیتەوە، خوا پێت نەبەخشێتەوە، فان المساجد لم تبنە لهذا، چونکە مزگەوت بۆ ئەمە بنیات نەنراوە، مزگەوت شوێنی ڕیکلام کردن نییە، بەڵام کابرا لەلای قاپیەکەی مزگەوتەوە وتی، ڕەحمەتی خوا لەوە بێ کە ئاڵتونێک پارەیەکی دۆزیوەتەوە، ئەمە بەر ئەم حەدیسە ناکەوێ، بەس لە چوارچێوەی حەرەمی مزگەوتەکە کە نوێژ و عیبادەتی تیا دەکرێ، نابێ دەنگی کەسی تیا بەرز بکرێتەوە. بەڵام لە مزگەوتی حەرامە کەسێ دەچێ بۆ عەمرە حاجیەکان عەمرەکارەکان بەڕێزان ئەو مەعلوماتەتان لابێ کەسێ چوو بۆ عەمرە یان بۆ حەج لە مزگەوتی مەککەدا لە دەوری کەعبەدا بۆت هەیە بە دەنگی بەرز بڵێ ڕەحمەتی خوا لەوە بێ ئەم پارەی بزر کردووە لەوێ ئەو حکومە نایگرێتەوە چونکە لەو شوێنە موبارەکەدا ئین نابێ مافی کەس بفەوتێ بۆت نیە بە ناوی هەڵگرتنەوە بڵێی ئیشەڵا دوای ساڵێک خاوەنی نابێ بۆ خۆم دەبمە خاوەنی سی ساڵی ڕێکیش بانگەوازی بۆ بکەی هەر دەبێ خاوەنەکەی بدۆزیتەوە حەتا لەوێی دەبێ بانگەوازی بۆ بکەی یان لێی گەڕێ بەڵکو خاوەنەکەی بیدۆزێتەوە کە هەڵت گرتەوە ئەبێ خاوەنەکەی بدۆزیتەوە وەختی پاسپۆرتەکەت تەواو بوو دەگەڕایتەوە حەج و عەمرەکەت تەواو بوو ئەبێ دەستی حکومەتی ئەو شوێنەی لێ ئاگادار بکەی قازی ئاگادار بکەی کە ئەو ئەمانەتە دۆزراوەتەوە نابێ نابێ بە هیچ شێوەیەک بیکەی بە موڵکی خۆت مادام نابێ یان کاتەکان کەمە و مسافیرەکان دەڕۆن لە مزگەوتی مەدی مەککەدا لە دەوری کەعبەی شەریفا بانگەواز دروستە بەس لەو مزگەوتەدا دروستە چونکە نابێ لەوێدا شت بە ناوی خۆتەوە هەڵبژیرێتەوە جارێکی تر شت دانەوە بە خاوەنەکەی بەڕێزان زۆر خێرە زۆر والله في عون العبد ما كان العبد في عون أخيه خۆشەویستمان صلى الله عليه وسلم فەرمووی هەر کەسێک یارمەتی براکەی بدا هەرکەسێ براکەی دڵخۆش بکا خوشکەکەی دڵخۆش بکا خوا لە دنیا و قیامەتا دڵخۆشی دەکا و یارمەتی و کۆمەکی پێ دەکا چەند خۆشە کاتێک سەیرەکەی ئافرەتێک هەموو ئاڵتونەکانی بزر بووە ئای لەو گەشایەی کە دەکەوێتە دڵیەوە کەسێک کە دەیداتەوە کەسێک حتا بچووکترین پارەش لێ بزر بێ هەر چاوەڕێی لەبەر ئەوە خواش یارمەتی تۆ دەدا بە دڵنیاییە وەکو تۆ چۆن یارمەتی ئەوت دا وەڵڵاهی خوا ڕزقی حەڵاڵ بۆ ئەو کەسە دەنێرێ کە ماڵی خەڵک ناخوا و بە ئەمانەتەوە ئەو شتە ون بۆ دەگەیەنێتەوە شوێنی خۆی گوێ لەم بەسەرهاتە بگرین، پیاوێکی خواناس لە شاری مەککەدا ئەو زەمەنە دەژیا، زەمەنێک کە هێشتا مەککە و حاجاج و ئەوانە بەو شێوەی ئێستا قەرەباڵغ نەبووە. کە چووە ماڵەوە، پیاوێکی کاسب و دیندار و خواناس، ڕۆژی دووشەممە بوو، بە خۆی و بە ژنەوە بەڕۆژوو بوون. ژنەکەی وتی، پیاوەکە، وا نزیکی ئێوارەیە و بەو خوا نان لە تەشتماندا نییە. هیچ شتێکمان نیە بۆ بەربانگ حازری کەم ئێمە هەموو دووشەمان و پێنجشەمان لە فەزڵی خوا بێ بەڕۆژووین بەڵام ئەی ئێوارە خۆمان و ئەم مناڵانە بەچی بەربانگ بکەینەوە نانێک بخۆین سبحان الله هیچ موقفێک لەوە حساستر نییە خوا پەناماندا بچیتەوە ماڵەوە و خێزان و مناڵ بڵێن نانێک نییە لەسەر سفرەکە بخورێ والله ئینسان هیچی پێ نامێنێ علامەی تەفتازانی سعدی تەفتازانی کتێبێکی گەورەی هەیە پێڵەن مطول لە علمی بەلاغەیە ئەوانەی لە کۆلێجی ئادابی عەرەبی ئەوانە خوێندویانە و کتێبیان بینیوە ئەو کتێبی مطولە دوای هێندە قورس بوو خەڵک پێی نەدەخوێندرا کورتی کردەوە ناوی ناو مختصر لە زانستی مەلایەتیدا پێش ئیجازە وەرگرتن ئەو کتێبە دەخوێندرێت لە زانستی بەلاغەدا مطولی دەنووسی لەو هەموو عیلمە قورسەدا غەڵەتێکی نەکردووە ڕۆژێکیان ژنەکەی دەرگای ژوورەکەی کردەوە حجرەکەی وتی مامۆستا بەو خوانانمان نەماوە سبحان الله لەوێدا کۆمەڵە غەڵەتی کردووە ئەڵێ عەقڵم لەدەستدا عیلمم لەدەستدا کە بیستم نان لە تەشتمانە نەماوە لەو کاتەدا غەڵەتەکەی کردەوە و غەڵەتەکەش لە کتێبەکەیا تۆمار کراوە. ئەم پیاوە کە ئەوەی بیست، ناوجەرگی تەزی، بۆ ئێوارە هیچمان نییە، وتی نە بەخوا هیچمان نییە. وتی فڵان کەس برادەرمە و دەوڵەمەندە، زۆری تیا ڕادەبینم، چوو بۆ ماڵی ئەو. لە دەرگایدا وتی فڵان کەس لە ماڵە بەڵکو قەرزێکی لێ بکەم. ژنەکەی وتی بە سەفەری بازرگانی ڕۆیشتووە و سەفەری کردووە. کەسێکی پێی شک نەبرد هات دەستی بە دیواری کەعبەوە گرت وتی اللهم اغنني بحلالك عن حرامك وبفضلك عن من سواك خوایە ڕزقی حەڵاڵم بۆ بنێری تووشی حەرام خۆریم نەکەی خوایە بۆ خۆت بێ احتیاجم کەی و محتاجی دەستی کەسم نەکەی سبحان الله دەفەرمێ گەڕایەوە چەند هەنگاوێک نەڕۆیشت و کیسەیەکی دۆزیەوە سەیری کرد هەزار دیناری تێدایە لەو کاتەدا بە خۆشیەوە گەڕایەوە بۆ لای خێزانەکەی و وتی، خوا ناردی ئەو پارەیەم لە دەوری کەعبە دۆزییەوە. دۆزیمەوە و هەزار دینارە ژماردوومە. چەند ئارەزوو لێیە ئەم ئێوارەیە بۆت بخۆم، بۆت بکڕم و بیخۆین. ژنە خواناسەکەی هەزار ڕەحمەتی لێ بێ وتی، پیاوەکە دۆزیتەوە؟ وتی، ئەرەوەڵا. وتی، دەی خۆ ماڵی دۆزراوە ئەمانەتە، بە چی خواردنی لێ دەکڕی؟ تکایە بڕۆوە جارێ خەمی کاسابت و کار و ڕزقن نەبێ حەتا خاوەنی ئەم کیسەیە ئەدۆزیتەوە خوا ئەزانێ ئەویش داماوێکی وەکو ئێمە نیە ئەو ئافرەتەم هانی مێردەکەی نەدا بۆ حەرام خۆری وتی نا بگەڕێوە بە شوێن خاوەنەکەیدا کابرا چوو بانگەوازی کرد لە شوێنێکی بەرزە وتی ڕەحمەتی خوا لەو کەسە بێ کیسەیە پارەی لێ دۆز بزر بووە ناو نیشانی بڵێ و بیدەمەوە کابرایەک لەو سەرەوە هات وتی کاکە هەزار دیناری ئاڵتونە بەس کەی ئەوەندە و ئاوا وتی بەخوا ڕێک وایە ئەوە پارەکەت وتی بەخوا ئەبێ بێم بۆ ماڵتان سوپاسێکی خۆت و ماڵ و منداڵت بکەم وتی بابە پێویست ناکە وتی بەخوا هەر ئەبێ بێم کە چوو هاتە ژوورەوە ئاوێکی خواردەوە سەیری کرد ماڵێکی ڕەش و ڕووت وتی کاکە گیان ئەو هەزارە بگرە ئەمەش نۆ هەزاری تر دە هەزار دینار بۆ خۆت وتی، کاکە من لەوە تۆ ئەڵێی چی؟ تۆ هەزارت لێ بزر بوو، ئەم نۆ هەزارە زیادە چییە؟ وتی، دەنگ مەکە، من لە لای پیاوێکی بازرگانی دەوڵەمەند کار دەکەم، تکای لێ کردم دە هەزار دیناری کردبوو بە خێر، بەڵام وتی، خوایە ئەگەر ئەم پارەیە حەڵاڵە بیخەیە دەستی کەسێکی خواناسەوە. فکرەیەکی بە مێشکا هات هەزاری بزر کەم. وتی، ئەگەر کەسەکە هێنایەوە نیشانەی حەڵاڵخۆرییەتی. ئەگەر دۆزیتەوە کەسەکە کە هێنایەوە بڕۆ ماڵەکەی سەیری کە ئەگەر هەژار بوو نۆ هەزارەکەی تریشی بدەیە چونکە پیاوی خواناسی دەست پاک خێری چەند قات زیاتر لە خوانەناسێک پێ دەشیا واللهی ئەو دە هەزار دینارە بە حەڵاڵی هەمووی بۆ تۆیە و ئەمانەتی تۆیە سبحان الله ئەگەر هەزارەکەی بخوادایە ئەو نۆ هەزاری تریشی لەدەست دەچوو بەڵام ئەویان بە حەرامی لەبەر ئەوە ئەو کەسانە بە دڵنیاییەوە کە تۆ ئەو ماڵە تەسلیم دەکەیەوە خوا بە دەقات بە دەقات زیاتریش ئیشاءاللە بە حەڵاڵی بۆت دەنێرێ سوپاس بۆ خوا دەستپاک زۆرە تەسیری قسەی چاکیش زۆرە لە گۆڤاری پەنجەرە ژمارە نۆزدەدا خوێنمەوە دوای ئەوەی پار بوو پێرار بوو فلیمێک کرا بە ناوی گەردنم ئازاد کە دۆبلاژێکی تورکی بوو لە کەناڵی ئاسمانی سپێدەوە بڵاو کرایەوە چەندین ئەڵقە بوو زۆر بەمان بینیومانە ئا لەوێدا ئەڵێ کاتێک کە ئەم ئەڵقەیە بڵاو کرایەوە لە تەلەفیزۆنەوە گەنجێکی شاگرد شاگردی فیتەری کە بڵانس و میزانی سارەی کردووە بۆ ئەو گۆڤاری پەنجەرەی باس کردووە ئەڵێ من کە ئەو زنجیرە باسم بینی زۆر تەسیری تێکردم پێش هەشت ساڵ لەوەوبەر کاتێک کە پیاوێکی دەوڵەمەندی ناوداری شاری سلێمانی هات بۆ دوکانەکەمان و بڵانس و میزانی سەیارە تازە و ئوتومبیلی تازەکەی بۆ بکەین ئا لەو کاتەدا چوومە ناوەوە سلف لێدەم و ئیتر کە پێویستیەکان جێبەجێکەم نەفسم زەفەری پێهێنام و داشبوڵی سەیارەکەم کردەوە پڕ بوو لە دۆلار لەو کاتەدا دە وەرەقەم لێ دەرێنا. کابرا لەبەرئەوەی دەوڵەمەند بوو پارەی زۆر بوو هیچ کەس لە کەسی نەپرسیەوە هەر دڵەڕاوکێم بوو تۆ بڵێی پێمان نەزانن دە وەرەقەم دزی هیچ کەسیش لێی نەپرسیەوە چونکە پارەکان زۆر بوون کابرا هەر نەشیژماردووە دیارە دوای ئەوە لەبەر ئەوە هەشت ساڵ دوای ئەوە کە ئەو زنجیرە باسە ئەو فلیمەم بینی ڕقمی ساری کابرام هەر لەلا بوو کابراشم دەناسی ئێوارەیەکیان دوای نوێژی عیشا چووم بۆ ماڵیان و وتم فڵان کەس لە ڕۆژی ئەوەندەدا پێش هەشت ساڵ لەمەوبەر من دە وەرەقم لە سارەکەی تۆ دزیوە ئەوەش پارەکە و گەردنم ئازاکە با منیش وەکو ئەو کابرایە بڵێم گەردنم ئازاکە و نەیگەیەنمە قیامەت ئەڵێ ئەویش هەستا و باوەشی پیا کردم وتی تخوا تۆ کەسێک من بەخوا هەر هەستیشم بەو پارە دزینە نەکردووە دوای هەشت ساڵ لەبەر خوا پارەکەت هێناوەتەوە ئەو دە وەرەقە بە گەردن ئازایی بۆ خۆت و ئەمەش دە وەرەقەی تر وتم بەخوا ئەوانم ناوێ وتی بەخوا دە ئەو وەرەقەیەش من تازە وازم لێ هێناوە هەر لە بیریشم نیە هەر پێشمەوە دیار نیە گەردنت ئازابێ و لە قیامەتا هیچ قەرزارباری من نی و هەر ڕۆژێکیش پێویستێکت هەبوو وەرە بۆ ماڵی ئەم مامە و خاڵەی خۆت و محتاج بەدەستی کەس مەبە الحمدلله قسەی چاک خەڵکی باش هەیە وەڵی خەڵکی خوانازە ناو ئەم میلەتی کوردەدا هەیە ئەبێ ئەمانە تۆمار کرێن بۆی مێژووی سەروەری کورد پڕ بێ لە خەڵکی چاک نەک خەڵکی پیاوکوژ و دز و جەردە و گیرفان بەڕ خاوەن تەکسییەک لە شاری هەولێر ناوی بەکر قادرە، تەکسییەکی پێیە، تەمەنی پەنجا و شەش ساڵ بەرەوژوورە، با گوێ بگرین بەسەرهاتێکی عەجیبمان بۆ دەگێڕێتەوە، ئەم پیاوە دەڵێ شەوی بیست و پێنج لە بیست و پێنج ی چواری دوو هەزار و شەش بوو، بیست و پێنج ی چواری دوو هەزار و شەش بوو شەو دەگەڕام بۆی نەفەرێکم دەست کەوت کە سابەتێک بکەم بە تەکسی لە چوارڕیانەکەی ڕێگای خەستەخانەی ڕزگاری ئافرەتێک دەستی لێ ڕاگرتم و عەبایەکی پێوە بوو منیش هەر لەوێ پارەیەکم دەستکەوت و ڕۆیشتمەوە بۆ ماڵەوە شەو درەنگ بوو کە بەیانی دەرگاکانم کردەوە نێوتۆز تەکسیەکە خاوێن کە مۆسەیەکەم لە ژێر کوشنەکە عەلاگەیەک داندراوە کە سەیرەکەم چوار دەفتەر و نیو دۆلارە لەگەڵ دوو کیلۆ ئاڵتونە دیارە ئەم ژن و پیاوە نیزاعیان بۆ ئاژاوەیان بۆ ژنەکە دەرپەڕیەوە پارە و سامانی کابرای هەمووی لەگەڵ خۆیان بردووە دوو کیلۆ ئاڵتوون لەگەڵ چوار دەفتەر و نیو دۆلارە. ئەم پیاوە کە ناوی بەکر قادرە خاوەن تەکسێکە، ئەڵێ خوایە وتم چی لێ بکەم؟ لە لای خێزانم و منداڵەکانم وتم ئەم ئەمانەتە لە سندووقێکا پارێزراوی بکەن. ئەمە ئەمانەتی خەڵکە و لەم تەکسیا بەجێ ماوە. زۆر گوێم هەڵخست. زۆرم پرسی. لە ڕۆژنامەی خەباتیش بڵاوم کردەوە کە بڕێک پارە بزر بووە، کێ خاوەنێتی پەیوەندی بەم ژمارانەوە بکا، بەم ماڵەوە بکا. هیچ کەس نەبوو. هیچ کەس نەبوو تا بیست و شەش ی هەشتی دوو هەزار و دە، چوار ساڵ و چوار مانگ لەوە دوا، چوار ساڵ و چوار مانگ لەوە دوا هەرچەند خزمەکانم، براکانم دەیان کوڕە کاکە ئەم پارەیە بۆ خۆت بۆ شتێکی پێ ناکڕی، بۆ نایدەی بە خانووێکەکە خاو، هەر بیرە بە کرێ کاکە کرێکەی بۆ خۆت خۆ دوایی خانووەکە بدە بە خاوەن، وتم نا ئەمە ئەمانەتە حەتتا خاوەنی بۆ پیا نەبێ گەردنتان ئازا نەبێ کە منیش مردم نابێ ئەم پارە و ئاڵتوونە دەستی لێ بدرێ، دوو کیلۆ ئاڵتوون، دوو کیلۆ زێڕی عارە بیست و یەک. لەگەڵ چوار دەفتەر و نیو دۆلارە دوای چوار ساڵ و چوار مانگ بەڵێ دەڵێ ڕۆژێک ئافرەتێک لە دەرگای ماڵی ئێمەیدا زۆر پەشێو حاڵ ڕەشپۆش غەمبار وتی کاکە گیان بەسەرهاتێک هەیە نازانم تۆ بڕوام پێ دەکەی یان نا چوار ساڵ و چوار مانگ دەمەوە بەر من لە شەوێکە لە لای خەستەخانەی ڕزگاریەوە من لەگەڵ تۆ ئاسەر کەوتم وتم ڕاستە یەک ئەو عینوانم لە یادە وتی عەلاگەیەکی ڕەشم لێ بەجێما وەڵاهی هەرچی سەروەت و سامان هەبوو ئەوەندە بوو لەو سارەی تۆیا بەجێ ماوە ئێستا بیستم کە تۆ بانگەواز بۆ شتێکی وا دەکەی وەڵاهی وابزانم تۆ بووبی وتم ڕاستە عینوانەکانت ڕێک تەواوە با بڕۆینەوە هاوسەرت ماڵ و منداڵ وتی وەڵا ژیانمان لەسەر ئەو پارەیە تێکچوو دایکی شەش مناڵ بووم کە رچوشمەوە ماڵی باوکم و پارە نەماوە بە مێردەکەمم گوت بە هاوسەرم وتی ئەمە ئەم پارەیە بزر کراوە داخۆ بە چ پیاوێکت بردووە حەل لەوێ سێ بە سێ تەڵاقی داوە شەش مناڵیش سەرگەردان بووە ئێستا دوای ئەو چوار ساڵە من لە ماڵی باوکمم بەڵام با من لە پێناوی سەمعەی خۆما کە بەدز نەناسرێم ئەگەر لەلاتە لە ڕاهی ئەو خوای گەورەوە بماندەوە وتم خوشکەکەم لەو شوێنەی کە تیایەتی قەسەم بەخوا عەلاگەکەشی نەدڕێندراوە هەر وەک خۆیەتی بەڵام با بڕۆین بۆ ماڵی هاوسەر وتی من لێک ترازاوین وتم بەو مەرجە دەیدەمەوە دەبێ ئەم خێزانە دروست بکرێتەوە چین بۆ لیژنەی فتوا بۆ لای مامۆستا بەڕێزەکان بۆ لای دکتۆرەکانی زانکۆکە لە شەریعەتا شارەزان وتیان لەبەرەو حاڵەتێکی ئاوا ئیستیسنائی بووە لەسەر ئەوەی کە گومانێکی خراپ و ئەم پارەش کەم نییە ئەم تەڵاقە نەکەوتووە چوین خەزوری مامبرد و جارەش کە بەماری کردنی نوێ لە مامارە کردەوە پارەکەم تەسلیم کردنەوە و شەش مناڵ بەدایک و باوکی خۆیان شاد بوونەوە الحمدللە خەڵکی ئاوا پاک خاوەن تەکسیەک بۆ دوو سەد و پەنجا یەک بە سێ هەزار فەقیرە ئەم کۆڵانە کۆڵان دەکا دوو کیلۆ ئاڵتون ئەگەر دەستی خوانەناسێک کەوتایە ماڵ و منداڵی پێ دەبرد بۆ دەرەوەی وڵات ئەی خوارد و کەسیش نەیەزانی چوار ساڵ و چوار مانگە تەسلیمی خاوەنی دەکرێتەوە ئەوە ڕێزە بۆ میللەتی ئێمە بۆ کەسانی کاسبکاری ئێمە ئەگە کەسێک ئەمانەتێکی کەوتە لا وەڵای خەڵک هەبوو دوای ئەم زنجیرە باسانەی ئەمانەت لە ڕووی نەهاتووە بە ئێمە بڵێ هەرچەند ئەوە لە ڕوو هاتنی ناوێ ئەوە ڕێزە بە تەلەفۆن دەتوانێ بڵێ بە برایەکی وتووە وتوێتی قەسەم بەخوا لە گرانیەکەی ساڵەکانی نەوەتا ئەوەندە موحتاج بووم تەل دڕووی تەلی دڕکاوی دەوری قەبرستانی ئاوایم دزیوە فرۆشتوومە لە گیرفانی باوکم پارەم دەرێناوە ئێستا دەمەوێ بیدەمەوە ئەتوانی بیدەیتەوە ئەگە ئەمانەتی خەڵکێکت لایە بیدەوە بە خاوەنەکەی ئەگە زانیت لێت قبوڵ دەکا یان بە هەر فێڵێک بێ بۆی فڕێدەوە ماڵەکەیەوە ئەگەر خۆی نەمابوو میراتگرەکانی مابوون ئەبێ بیدەیتەوە میراتگرەکانی ئەگە میرات گرەکانیشن نەدۆزینەوە بۆ نمونە کەسێ لە فڕۆکەخانەیە لە سواری فڕۆکە چۆ بۆ وڵاتان شتی دۆزیوەتەوە لە سەفەری حەجا بێ هەرچێک بێ ئەبێ تەسلیم بە فڕۆکەخانەی بکەیتەوە ئەگەر کەس لەوێ لێی وەرنەگرتی وتیان کاکە خوا ئازانی کێیە خۆت بیپارێزە یان چوی لەو بەحری دوکان و زێیەکە و ئەمانە لە شوێنەکە مەلەت کرد قاچل لە شتێکی دا سێگەی بازنەیەکی ئاڵتونە نازانی هی کێیە ئیتر لە کێ بپرسی لەوانەیە دوو سەد مەتر لەو سەرەوە ئاو هێنابێتی هی ساڵی ڕابردوو بێ ئەمە ئەبێت تەسلیم بە حاکمی وەختی بکەی و ئەگەر دادپەروەر بوو حکومەتێکی عادل بوو ئەگەر حکومەتەکەت بە عادل نەدەزانی خۆشەویستان لەو کاتەدا بۆت هەیە کە بیدەیە دەست پیاوێکی خواناس بڵێی بیخە مزگەوتێکەوە بیکە مەکتەبێکەوە بیکە خەستەخانەیەکەوە لە پڕۆژەیەکی عامی خەیریدا سەرفی کەی و خوای گەورە لێت قبوڵ دەکا پارەی حەڵاڵیش دەگەڕێتەوە بۆ خاوەنەکەی، یادی ڕاپەڕینی میللەتی کوردە، یادی کارەساتی بەناو ئەنفالە، بەسەرهاتێک بۆ جەنابتان دەگێڕمەوە کە هەم پەیوەندی هەیە بە خوتبەکەمانەوە هەم ئەوەش بیری گەنج و لاوەکانمان دەکاتەوە کە با شوکری پەروەردگار بکەین کە ئێمە لە ژێر دەستی چ ئەژدیهایەک ڕزگارمان بوو پیاوێک ئەڵێ لە ساڵی نەوەت و یەکا لە بەهاری نەوەت و یەکا کە ڕژێم هاتەوە جارێکی تر ئەوە بوو هەمومان ئاوارەی ئێران و تورکیا ئەوانە بووینەوە ئەڵێ ئێمە لە سلێمانیەوە ڕامان کرد ڕۆیشتین لە نزیک گوندی بێستانسوور لەو شارە زورە بینیمان لە بەرەبەیانێکە عەبایەکی ڕەش کەوتووە هەندێک شتی تێدایە کە کردمانەوە مەنجەڵە ئێرانیە گەورەکانە پڕیەتی لە پارە هەمووی دە دیناری سویسری ئەو زەمانە پڕیەتی لە پارە کاتێک کە ژماردمان نەوەت و پێنج هەزار دیناری سویسری بوو نیوەی سلێمانی پێ دەکڕی لەو زەمانەیە نەوەت و پێنج هەزار دیناری سویسری ئەڵێ هاتمەوە ماڵی کچێکم لەو نزیکانە بوو لەو دێیانە عەرزم بۆ هەڵقەند و مناڵ هەر لەو بەربارانەیە وام داپۆشی کە ئەمین بێ و کەس دەستی نەگاتێ چونکە نەمدەتوانی لەگەڵ خۆمانە ئەو بڕە پارە زۆرە بەرم وام داپۆشی و وام دفن کرد کە ئەمین بووم کەس زەفەری پێ نابا هەموو حکومەتی دنیا بێ ئەوێ نادۆزێتەوە لەو کاتەدا گەڕاینەوە چوینە ئێران و گەڕاینەوە دواتر چون پارەکەم دەرێنایەوە لە مزگەوتەکانی نەسر و باریکە و عەربەت بانگەوازم دەکرد بە مامۆستاکانم دەگوت بە دوکاندارەکانم دەگوت خاوەنی پارە نییە زۆر جار خێزان و منداڵەکانم وتیان کورە ئەم پارەیە با کەسابەتێک معامەلەی ئەو حدودانەی پێ بکا هەر وەختێک خاوەنی بوتم نا نەوەکو لە معامەلەیا پارەکە بفەوتێ زۆر محتاج بووم واللهی بۆ کەسابەت ڕووم کردە تکریت و ئەوانە لەوێ ئیشێکم دەست کەوێ لە تکریت لە سەیتەرەیەکا ژیرام چونکە کورد بووم هێنانمە ئەمنی خاصی کەرکوک لەو شوێنەدا کە ئینسان بە تەمای ڕوحی خۆی نەدەما کە گەیشتە ئەو شوێنانە ئەڵێ چوومە نا ئەو سجنەوە و هێندێکیان لێداین و کابرایەک زۆر مەحزوم بوو یەک کوردی تێدا بوو ئەوانی کە عەرەب بوون لە زمانیان تێنەدەگەیشتین کابرایەکی کوردی تێدا بوو زۆر غەمبار ڕیشات و زۆر مەحزون لێ هیچ قسەیەکی نەدەکرد وتم برا ئەرێ هەر من و تۆ کوردین لەم ژوورە لەم غرفەیە ئەی تۆ بۆ قسەیەک ناکەی وتی هەر تاقەتی قسەکردنم نەماوە تخوا وازم لێ بێنە وتم دەی بۆ بەسەرات بۆ یەکتر نەگێڕینەوە خۆ ئێمە سجنین و بزانین وەڵاهی من نازانم تۆ لەسەر چی گیرای وتم وەڵا من نازانم بەخوا بێتاوان بۆ کرێکاری و کاسابە چووبمە ئەو جنوبە لە تکریت گیرام و هێنانمە ئەمنی خاصی کەرکوک چونکە کورد بووم ئەی تۆ لەسەر چی وتی وەڵاهی منیش نازانم لەسەر چی گیراوم منیش بەنزین و دەبە و هینم لێنا لە لای چەمچەماڵێمە خەڵکی جەباریم بۆم کەرکوکە لەو سەیتەرە گرتیانم زیاد لەو خەڵکە من گیرام ڕیشم هەبوو چڵکن و پڵکن بووم وتیان لەوانەیە مخەڕیب بی گیرام و هاتووم بۆ ئێرە وتم دەی کاکە دنیا بە خەم پێک نایە با ڕووی بکەینە خوا وەکو ئیشەڵا خوا دەرگامان لێ دەکاتەوە وتی کوڕە من خەمی خۆشم نییە ماڵ و مناڵی دوو برام ئەنفال کران لە هەشتا و هەشتا یەک کۆڵ ماڵ و مناڵی ساوایان هەیە لە ترسی ئەوەی حکومەت نەمان دۆزێتەوە چووم لە هەولێر خانم بەکرێ گرتووە ئێستا جگە لە ماڵ و مناڵەکەی خۆم دوو براژنم و کۆمەڵە ماڵ و مناڵی سەراکەوتۆتەوە ئەوان ئەبێ ئێستا چی بکەن و کێ یارمەتیان بدا و حکومەت ئەوانیشی نەگر پێ من غەمباری ئەوەم وتم تۆ هیچ پارەیەک شتێکیان نییە کەسابەتێک کوڕە کوتی کەسابەتی چی پێش ئەوەی ئەنفالەکان دەست پێ بکە هەر هات بە خەتەرەی دڵمانە توێتامان هەبوو مەشینەی فۆرگاسنمان هەبوو دە ڕاستەمان هەبوو لەگەڵ براکانمانە چوینە چەمچەماڵ فرۆشتمان بایی نەوە و پێنج هەزار دینار بوو کە خەڵک ڕای کرد ئێمەش ڕامان کرد لە بەینی عەربەت و مەنتیقەی بێستان سوورە دایکم پارەکەی لێ کەوت و پارە بڕۆی بەرە بەیانێک کە خەبەرمان بۆوانێ لە مەنجەڵ وتی چۆن وتی کورە نەگبەتی لە مەنجەڵی شای خەڵک وازانی مەنجەڵە خواردن هەر ئاوڕیشی لێ ناداتەوە لە مەنجەڵێکی ئێرانی ئەو عەباکەی دایکمی پێوە بوو دایششم لە خەفەتانە دوای ئەوم مرد پارە ڕۆی هەموو سەرۆت و سامانمان نەوە پێنج هەزاریمە بنەماڵەیەکی زۆر دەوڵەمەند بووین هەموو پارەکەمان ڕۆی وتم دەی کاکە دڵنیابە من ئەمڕۆ سبەی لەم زیندانە دەچمە دەرەوە بەردەبم بەردەبم و عینوانی ماڵەکەتانم بدەیە بۆی سەردانێکیان بکەم وتی بەچی ئەزانی بەردەبی وتم ئیشەکە تەواو بوو ئیشی خوای گەورە لێرەدا تەواو بوو من ئەبوو بێمە ئێرە ئەو پارەیەوا لای منە ئەو پیاوە ناوی فایەق بوو ئەو پارەیە لێرەیە لەلای ماڵی منە من لە تکریت بگیرێم و بێمە ئێرە بۆی تۆ بینمەوە پارەیە تەسلیم کەمەوە بەخوا کاری من تەواو بوو خوای پەروەردگار کاری بێ حکمت نییە ئیشەکە تەواو بوو ئەڵێ بەخوا نیو سعاتی پێ نەچوو دەرگای زیندانەکە کرایەوە یەکێ لە شێخە کوردەکانی خۆمان کە لەگەڵ عیزە دووریدا زۆر ئاشنایەتی بەهێزی هەبوو هاتبوو توی نەوەک دۆست و دەروێشی منی تیابێ چاوی بە من کەوت ئێوەش باو باپیری دۆستی من بووە بەبێ ئەوەی بیناسم منیشیان بردە دەرەوە ئازاد بووم و ڕێک پارەکەم بۆ بردنەوە بۆ ماڵەکە و دواتر بیستم کە کابرا ڕوحم لە ئازاد کراوە سبحان الله پارەکانیان حەڵاڵ بوو هی کۆمەڵ بە مناڵ بوو بەڵام ئافرین بۆ ئەو پیاوەش بۆ ئەو پیاوە کە ناوی فایق حەمە ساڵح هەبێت ناوی ئەوانەش تۆمار کرێ نەوە پێنج هەزار نیوەی شارۆچکەیشی ئەمات ئەو زەمەنە پێ دەکڕی نەوە پێنج هەزاری سویسری بە ئەمانەتەوە تەسلیمی ئەو خاوەنەی کەیتەوە دەبا ئێمە چاو لەوانە بکەین کەسیێک شتی لێ بزر بوو نەخۆشی دەروونی تووش دەبێت چونکە بەردەوام وێڵە بە شوێنیا بۆیە کابرایەک لە قەدیما ئەڵێن درهەمێکی لێوم بوو وەکو بڵێی دە هەزار دیناری ئەم تەبعە دە هەزار دینارێک دە مناڵی بەکرێ گرت پارەکەی کرد بە تاک تاک دەم جا دە هەزار دیناری تاکی هێنایەکی هەزار دیناریدان وتی بە قوران دە هەزارێکم لێ بزر بۆ بزان بۆم نادۆزنەوە مناڵ لەو شوێنە گەڕان و دە هەزارەکەیان بۆ دۆزیەوە کابرایەکی وەکو جەنابتان لێ پرسی فڵان کەس جا خۆ تۆ دە هەزارەکەت هەر فەوتا بزر بووبوایەوە یان دە هەزارت دا بەم مناڵانە خۆ چ فەرقی هەبوو ئەوەت دەست کەوتەوە ئەویانت ڕۆی وتی لە گرفتی دەروونی ڕزگارم بوو تا ماوم بەم ڕێدا پاتمایە چاوێکم بۆ وردە کردەوە بۆ دە هەزارەکە بەو دۆزینەوەیە لەوە ڕزگارم بوو جارش کە چاو بەم ڕێگادا بخشێنمەوە دە هەزارەکەم ڕۆی بەڵام مرتاح بووم لەبەرەوە هەر کەسێکیش دەرگای ڕەحمەت لە خەڵک بکاتەوە خوا ئیشەڵڵا دەرگای ڕەحمەتی لێ دەکاتەوە لەم باسی شت دۆزینەوەدا تێدەگەین کە ئیسلام ورد و درشتی بۆ ئەم ژیانە باس کردووە، ئەوەتا لە کتێبە شەرعیەکاندا باسی لوقطەت، شتی ونبوو، یەک بابەتی گەورەی سەربەخۆیە کە ئیسلام شتێک نییە باسی نەکردبێ و ئەو شەریعەتە کیفایەتی ژیانی هەموو مرۆڤایەتی ئەدا. دووەم ئیسلام ئاوا مرۆڤی دەستپاک پێدەگەیەنێ. ئەزانی ئەو کەسانەی کە ئاوا شت دەدەنەوە دەیسەلمێنن من خواناسی و دینداری و مزگەوت پەروەردەی کردووم نەک گیرفانی خەڵک نابڕم. ئەگەر لە گیرفانیشی کەوتە خوارەوە بۆی دەبەمەوە نەک گیرفان تاڵان ناکەم و ماڵ نابڕم و دوکان ناشکێنم ئەگەر لێشی کەوت بۆی ئەبەمەوە ماڵەوە وەڵاهی دیمەنی ئاوا جوان مناڵ هەبووە لە مەنتیقەی کەلارە بەتر پێراروانە لە ڕۆژنامەکاندا خوێندومەتەوە پاکەتی فرۆشتە و گوڵە بە ڕۆژەی فرۆشتوە لە سەیرانگاکانە دوو دەفتەر دۆلاری دۆزیوەتەوە تەسلیم بە خاوەنەکەی کردوەتەوە مناڵێکی عەمری سێنزە چواردە ساڵ گوڵە بە ڕۆژە فرۆشتن، پاکەت فرۆشتن، لە سەیرانگایەکا موحتاجە بۆ دینار و دۆلارێک، دوو دانە دەفتەر دۆلار بە دووی خاوەنەکەیا دەگەڕێ. الحمدللە ئەمە هەموو نیشانەی بەرەکەتە، هەموو نیشانەی بەختەوەریە، هەموو نیشانەی ئیمان و خواناسیە و ئیشەڵڵا دڵمان پێی شاد دەبێ. بەڵام سێیەمیشیان وریا بین با بۆ خۆشمان بزر نەبین بەڕێزان. پارە و سامان ئەگەر بزر بوو ڕۆژێ دەستت دەکەوێتەوە، بەڵام یاخوا مرۆڤ بۆ خۆی بزر نەبێ. ئەزانی بزر بوون لەگەڵ جیهانی عەولەمەی ئەمڕۆدا، بزربوونی مرۆڤ ئەوەیە هەڵپەڕی و نەزانی بۆ هەڵدەپەڕی. ژنان لە ئەمریکادا لە کاتێکا لەژێر ئەشکەنجەی ئازاری کاری زۆرا موزاهەراتیان کردووە، گوێم لە ئافرەتێک بوو لە تەلەفیزیۆنێک گوت بەبۆنەی جەژنی ژنانەوە. وەرە تۆ نەزانی ئەو ڕۆژە بۆ چییە، ئەساسی چییە، جەژن و شیوەنت لێ تێکەڵاو بێ هەر هەڵپەڕی نەزانی بۆ هەڵدەپەڕی. چەپڵە لێدەی نەزانی بۆ کێی لێدەی. نەزانی کێ دەڕوا و کێ مافت دەخوا. دەرپێکەی بچێتە ئەژنۆکەی ئاوەڵ کراسەکەی لە ناوشی بێ برا ئەوە شتی وا ئەوە خیانەتە ئەوە بزر بوونە نە هی خۆتە نە هی خەڵکە ئەوە لەو بینە بزر بووی بزر بووی داب و تەقلیدێک دابێنی نەزانی قژت ملت نینۆکت نە هی خەڵکە و نە هی خۆتە یاخوا ئینسان بزر نەبێ دەست بگرن بە کەلامی خواوە کە قورئانە بە سنەتی پێغەمبەر صلی الله علیه و سلم بەو شریعەتە پاکەوە کە ئەم بەرنامە جوانەی بۆ ئێمە بەیان کردووە بۆ ئەوەی بزر نەبین بۆ ئەوەی سەرگەردان نەبین خوایە ڕەحممان پێ بکەی خوایە هیدایەتی هەموو لایەکمان بدەی یا ڕەبی خوایە کەسانی ئاوا چاک و دەستپاک لەناو ئەم میلەتەیا زیاتر کەی ئەوەش کەوا خراپ و لەوێ لار و لەوێرە یا ڕەبی خوایە هیدایەتی بدەی خوای پەروەردگار ئەوەی نەخۆشە شیفای بەخێری بۆ بنێری یا ئەڵڵا یا شافی ئەوەی نەخۆشە شیفای بەخێری بۆ بنێری ئەوەی دڵ بەخەمە دڵ ئاسوودە و دڵخۆشی کەی ئەو خێزانانی ناکۆکن خوای ئیسلاحی حاڵیان بکەی یا ڕەبی خوایە ئەو دەستگیراندارانی کە ناکۆکن خوای ئیسلاحی حاڵیان بکەی ئەو کەسانەی کەوا مناڵیان نیە پێیان بەخشی ئەوەی هەیەتی بۆی ساڵح و سالار و سەنگین کەی یاڕەبی خوا دەرگای خێر لە هەموومان بکەیەوە ئەو کەسانەی دەستکورتن هەژارن نەدارن خوا دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە خوای پەروەردگار هەر کەسێ بەزەی بە هەژاران و فەقیران نادێتەوە لە ماڵی خۆی لە عەرەقەی نێو چاوانی خۆی دەیخاتە گیرفانی خەڵکی هەژارەوە خوای هەزاران ئەوەندەی پێ ببەخشی تۆش بەزەیت پێیا بێتەوە تۆش ماڵەکەی بۆ زیاد کەی خوای ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی و عاقبەتی هەموو لایەکمان خێر کەی